بەڵام ئەو بۆ دابەشکردنی نان لە نێوان برسیەکاندا تووشی گرفت دەبوو چونکە هەر کە بەکرێ گرتەکانی ئەو لە شەقامەکاندا دەرەکەوتن خەڵکەکە ڕژانە سەری و نانەکان تاڵانە کرد و ئەیانوت ئەم نانە هی ئێمەیە و دەوڵەمەندەکان دەستیان بەسەر نانی ئێمە داگرتووە و ئێستا ئەبێ ماف بەخاوەن ماف بگات و هیچ کەسێ سوپاسی منی ناکرد چل شەو و چل ڕۆژ بارودۆخی تەبەز بەم شێوەیە بوو من بینیم ئەو کەسانەی کە لە ڕابردوودا بە تەرازوو زێڕیان ئەپێوا لە شەقامەکاندا بۆ پەیاکردنی کەرتە نانێ سواڵیان ئەکرد و بینیم ژنەکانی ئەو کەسانە بۆ ئەوەی مناڵەکانیان لە برسا نەمرن خۆیان ئەخستە بەر دەست بەندەکان نە بەزەیی هەبوو نە یاسا و نە باوەڕ بە ئاتون بە ڕواڵەت ئاتون لە تەبەزدا فەرمان ڕەوایی ئەکرد بەڵام لایەنگرانی ئەو واتە بەندەکان و کرێکاران ئەگەر بیان توانیایە ئەو گەورانەشیانە کوشت کە سەر بە ئاتون بوون بۆ ئەوەی داراییەکەیان تاڵانکەن ڕۆژی چلەم کاپتا بە منیوت گەورەی من کاتی ئەوە هاتووە کە تۆ لە تەبەس هەڵبیت چونکە سەردەمی خویەتی ئاتون لەم شارەدا بە زووی کۆتایی پێدێت و هیچ کەسێ سەرنگون بوونی ئەوی پێناخۆش نابێ چونکە سەردەمی خویەتی ئاتون خراپترین دەورەی ژیانی تەبەس بووە و هەمووان لەم شارەدا خوازیاری بەرقەراری یاسا و ڕێکوپێکین بەڵام ئەم کارە بەبێ خوێن ڕشتنی تر سەرناگرێت و لەبەرئەوە تیمساحەکانی نیل دیسانەوە ڕۆژگارێکی خۆشیان ئەبێ. وتم تۆ چۆن ئەڵێیت سەردەمی خویاتی ئاتون لەم شارەدا کۆتایی پێ دێ؟ کاپتا وتی کاهینەکانی ئامون و کاهینەکانی خوایەکانی تر بۆ بنبڕکردنی دەسەڵاتی ئاتون هاودەست بوونە و بڕیاریان داوە کە ئاتون لەناو ببەن، ئەگەرچی بۆ لەناوبردنی ئەم خوایە هەموو دانیشتوانی تەبەسیش بکوژن. پرسیم تۆ چۆن ئەم بابەتەت زانی وتی من هەرگیز پەیوەندی خۆم لەگەڵ ئاموندا نەپچڕاندووە و بەردەوام پەیوەندیم بە کاهینەکانی ئامونەوە هەبووە چونکە زێڕم بە قەرز ئەدا پێن و لە جیاتی ئەوە زەویەکانی ئامونم بە وەسیقەی مۆرکرا وەرەگرت و لەم کارە دوو سوودم ڕەچاوە کرد یەکەمیان لەبەر قازانجی خۆم بوو چونکەم بینی کاهینەکانی ئامون هەم وەسیقە ئەدەن و هەمیش قازانجەکەی ئەبژێرن دووەمیش ئەوەیە کە ئەگەر بار و دۆخەکە گۆڕا بتوانم دارایی و گیانی خۆشم بپارێزم و ئەو کاهینانە من بە هی خۆیان بزان و وەکو خەڵکی تر نەمکوژن ئێستا ئامی کە لە ڕابردوودا کاهینی گەورەی خوای نوێ بووە بۆ پاراستنی سەر و ماڵی خۆی لەگەڵ کاهینەکانی ئاموندا هاودەست بووە و ئەو کاهینەکانی ئامون و دەوڵەمەندەکان یەکێتیەکی گەورەیان پێکێناوە و ئەو کەسانەی کە ئامادەنین حەڵقە مسێک بۆ تێرکردنی برسێک بدەن بەبێ سڵکردنەوە زێر و پارەکەی خۆیان ئەخەنە بەردەست ئەم یەکێتیەوە بۆی بتوانن سەرباز بەکرێ بگرن پاشان کاپتاوتی کاهینەکانی ئامون و ئامی و گەورەکانی شار سەرباز لە ڕەشەکانی باشووری میسر و لە دانیشتوانی شەردەن بەکرێگرن و لە ناکاودا هێرشەکەن و ئاتون و پەیڕەوانی لەناوبەن گەورم لەبەرەوەی کە تۆ یەکێکی لەلایەن گرە ناسراوەکانی ئاتون و زۆر کەس خاچە ژیانەکەی ملی تۆیان بینیوە بەدەستی سربازەکان و کاهینەکانی ئەوان ئەکوژرێیت من وتم فیرعون ڕێگا نادات ئاتون سەر نگون بکەن کاپتاوتی کەس ئیزن لە فیرعون وەرناگرێ کە بزانێ ئەو ڕێگادا دیاننا و لە دوای ئەوەی کاهینەکان هاتنە سەرکار و خویەتی ئامون و خویەکانی تر دەستی پێکرد هەموو ئەو ڕێگانەی کە گاتە ئاسۆ ئەبەسترێت بە شێوەیەک کە چیتر ئازوقە ناگاتە شاری ئاسۆ و دانیشتوانی لە برساندا مرن و ئەو دەمە ئامون و کاهینەکانی ئەو فرعە و ناچارەکەن کە لە ئاسۆ دەربچێت و بەرەو تەبەز بێت و لە بەردەم ئاموندا داچەمێتەوە کاتێک کە کاپتام قسەی کرد من زۆر دڵگران بووم و ڕوخساری فرعون و چاوەکان و بزەکانی ئەوم هاتە بەرچاو و سکم زۆر پێی سووتا فیرعەون هەموو تەمەنی خۆی لەوەدا سەرف کردبوو کە ئاتون بێتەوە سەرکار و پەرە بە دەسەڵاتی ئەو بدات و جەنگ و کینە و جیاوازی نێوان هەژار و دەوڵەمەندەکان لەناو ببا بەڵام ئەو شتێک کە کاپتا ئەیوت وای نیشانەدا کە هەموو ماندوێتیەکانی فیرعەون بەدەم بادا چوو بێت و دیسانەوە سەردەمی حکومڕانی کاهینەکانی ئامون دەست پێ بکات و دیسانەوە ئەوان بە نرخی بەدبەختی و برسێتی بەندە و کرێکار و جوتیاران خەزێنەکانی خۆیان پڕەکەن لە زێڕ و پارە و نیوەی زەویە بەپیتەکانی میسر داگیرەکەن وتم کابتا نابێت ئەم ڕیسواییە ڕووبدا چونکە ئەگەر ئامون جارێکی تر ببێتە خوا و کاهینەکانی ئەو بێنە سەرکار من لەو باوەڕەدا نیم کە تا ساڵێکی جیهانی تر ستەم و چەوسانەوە و جیاوازی نێوان هەژار و دەوڵەمەند لەناو بچێ ئەی کابتا من ئەمڕۆ تەقریبەن هەژار کەوتوومەتەوە بەڵام تۆ دەوڵەمەندی و خۆشت دان بەوەدا ئەنێی کە داراییەکەت لە منەوە دەستکەوتووە و تۆ بە دەوڵەمەندەکەی خۆت و پاشماوەی داراییەکەی من ئەتوانی کۆمەڵێ سەرباز بەکرێ بگری و من پێ دەڵێم هەتا ئەتوانی شمشێر و نەیزە و گورز بکڕە و لە نێوان کرێکار و بەندەکان هەندێکیان هەڵبژێرە و ئەم چەکانیان بەسەردا دابەش بکە بۆ ئەوەی لەو ڕۆژەی کە کاهینەکانی ئامۆن هەڵەسن ئەو بەندە و کرێکارانە بەرگری لە خویەکەی خۆیان بکەن و نەهێڵن ئاتون لە ناو بچێ چونکە ئەمڕۆگەراتون لە ناو بچێ تاکە شانسی ڕزگاربوونی جۆری مرۆڤ لە دەزەچێت چونکە هێشتا زەوی دەوڵەمەندەکان جگە لە زەویزاری ئامون لە نێوان جوتیاراندا بەش نەکراوە و ئەگەرچی ئەڵێن لە نێوان هەژار و دەوڵەمەنددا ناچوونیەکی نییە بەڵام ئەم جیاوازیە لە ڕاستیدا هەر ماوە و دەوڵەمەندەکان بە توانا و کرێکار و بەندەکان هێشتا هەر نەدارن. بەڵام ئەگەر ئاتون ماوەیەک خۆیاتی بکا بێ گومان جیاوازی نێوان هەژار و دەوڵەمەندەکان لە ناوەچێت و زەوی دەوڵەمەندەکان لە نێوان هەژاراندا بەشەکرێت و لەو ڕۆژەدا هەموو کەسێ کارەکات و کەس ناتوانێ بەبێ کارکردن لەسەر دەستڕەنجی بەندەکان و جوتیاران بژیەت. کابتا تۆ لە ڕابردوودا لە هەموو شوێنێ لەگەڵ مندا بوویتە و منت بە تەنها جێ نەهێشتووە و ئێستاش جێ مەهێڵە و لەگەڵ مندا وەرە بۆ ئەوەی ئەم کارە بگەیەنینە کۆتایی و نەهێڵین خوای نوێ لەناو بچێت و فیرعەون نائومێد بێ چونکە ئەگەر ئاتون لەناو بچێت جگە لەوەی کە سفرەی زۆرداری ڕائەخرێتەوە فیرعەونیش لە نائومێدیدا ئەمرێ. کاتێ کاپتا ئەم وتەی بیست هەڵلەرزی بەڵام نەگریا چونکە ئەگەر ئەو بگریایە ئەمزانی کە بە فێڵواکە بەڵام لەبەر ئەوەی کە فرمێسک لە تاکە چاوەکەی نەهاتە خوارەوە زانیم کە ترساوە پاشان وتی گەورەم ئەگەر خوای نوێ دەسەڵاتی خۆی بپارێزێ من کە ئێستا پیر بوومە ناچارە بم کە لەمە بە دواکار بکەم لە کاتێکدا کە من توانای کارکردنم نییە و ئەگەر خوای تازە بمێنێتەوە من وەکو هەندێ لە دەوڵەمەندەکان کە ئەمڕۆ ئەوانیان بە ئاشەوە بەستوتەوە ئەبەسترێمەوە ئەوەندە قامچیم لێدەن هەتام کوژن سینۆهە ئایا لە بیرتە کە جارێک لە کریت بە منت وت کە بێمە ناو خانووی ڕەشی خوای کریتەوە کە ناوی مینۆتۆر بوو من بە قسەتم کرد و لەگەڵ تۆدا چوومە ئەو خانەیەوە ئەم جارەش تۆ بە تەمای بچیتە ناو خانوویەکی ڕەشەوە و نازانی کە لەو خانێدا چی هەیە و لەوانەیە جارێکی تر لە ناو خانوویەکی ڕەشدا ئاژەڵێکی ترسناک ببینی کە مردووە و لاشەکەی تێکچووە چونکە بەو جۆرەی کە ئێمە تێگەیشتوین خویەکەی ئەخناتون لە مینۆتۆری خوای کریت ترسناکترە خوای کرێت لە بەردەم گایەکاندا سەمای بە کچ و کوڕە گەنجەکانە کرد و لە هەر مانگێکدا کچێکی جوانی ئەکردە خۆراکی خۆی بەڵام خوای نوێی فرعون هەزارەها ژن و پیاو ئەکاتە قوربانی ناگەورم ئەم جاران من لەگەڵ تۆدا نایەمە ناو لانەی شەوی خوای ڕەشەوە کاپتا ناگریا و بەردەوام بە هێمنیە دوا و هەر لەبەر ئەوە من زانیم کە ئەو شتەی ئێلت لەگەڵ باوەڕی ڕاستەقینەی ئەودا چونیەکە پاشان کاپتاوتی ئەگەر بەزەیت بە خۆتدا نایەتەوە و ئەگەر بیر لە منیش ناکەیتەوە بیر لە مەریت و تەهوتی بچکۆلانە بکەرەوە کە هەردووکیان تۆیان خۆشەوێت و ئەوان لەم شارە دوور بخەرەوە من ئەزانم کە گیانی هەردووکیان لە مەترسیدایە، چونکە ئەگەر کاهینەکانی ئامون و دەوڵەمەندە توڕەکان بەڕێبکەون، نە بە زەییان بە پیاودا دێتەوە و نە بە ژن و نە بە گەورە و بچووکیش، کاهینەکانی ئامون کە جارێک فریوی باوەڕی سستی خەڵکیان خواردووە و بەهۆی بێلایەنی زۆربەی گەلی میسر دەسەڵاتی خۆیان لەدەستداوە، بۆ گەڕانەوەی ئەو دەسەڵاتەیان ئەگەر پێویست بکا زۆربەی خەڵکی میسر بە کوشت دەدەن و ئەوان ئەڵێن ئەگەر لە میسردا سەد ژن و پیاو هەبن کە پەیڕەوی لە ئامون بکەن لەوە باشترە کە بەقەدەر لەمی بیابانەکان ژن و پیاو هەبن کە باوەڕیان بەخوای نوێی فیرعەونا وتم کاپ تا منە زانم کە بۆچی تۆ ترسەی چونکە دەوڵەمەند بوویتە و من تاقیم کردوتەوە کە دەوڵەمەندی مرۆڤ ترسنۆک و بێ ئابرووەکە چونکە ترسێت کە بە هۆی بەرە و ڕووبوونەوەی مەترسیەکان داراییەکەی خۆی لە کیس بچێت و هەژار بکەوێتەوە تۆ لەبەرئەوەی سامانت هەیە لە دەنگەدەنگی خەڵکی و هاودەست بوونی چەند کاهینێکی سەرتاشراو و چەند کەسێک لە گەورەکان ئەترسێی و وازانی کە وا نەتوانن بەسەر زۆربەی گەلی میسڕدا زاڵ بن کە هەموویان هەژارن لە کاتێکدا کە هەرگیز ڕوونادا خەڵکی لە دوای ئەوەی تامی ئازادیان چەشت ئامادەبن بچنە ژێر باری جەور و ستەمی ئاموون و کاهینەکانی ئەو خوای ڕەشەی کە تۆ ئەیڵێی ئامونە و گەلی میسری کردوەتە کۆیلە و ئەوانی لە نەزانی داهێشتوەتەوە کە هەرگیز نەپرسن بۆچی و بەهۆی نەزانی و پڕ و پوچ پەرستی و زۆرداریەوە خویەتیەکات و شێوازی هەمیشەی ئەو ئەوەیە کە ئەڵێت هەموو ئەبێ هەمیشە برسی بن بۆ ئەوەی بەردەوام بۆ من و دەرباریەکانم واتە کاهینە سەر تاشراوەکانم کار بکەن و ئەگەر ڕۆژێکی یەکێک لەوان سەر بەرز بکاتەوە بپرسێ بۆچی من یەکسەر بە تاوانی بێ ڕێزی کردن بە خواوەند و بە گوناهی هەڵگەڕانەوە بە کوتەک لێدەم هەتا خەڵکی تر بزانن کە تەنها و شتەی کە من ئەیڵێم دروستە و ئازادی مانای ئەوەیە کە هەموو گەلی میسر لە هەموو تەمەنیاندا کۆیلەی من بن و تەنانەت لە قوتابخانەی خانی ژیانیش کە گەورەترین ناوەندی زانستی جیانە من ڕێگا نادەم کە یەکێ بپرسێ بۆچی؟ کافتا تۆ ئەڵێی مەریت و تەهود لەم شارە لە مەترسیدان و من ئەبێ ڕابکەم و ئەوان لەگەڵ خۆمدا ببەم بۆ ئەوەی لە مەترسی دووریان خەمەوە بەڵام کاتێک کە چارەنووسی ئاتون تەنها ڕزگاری کەری گەلی میسر و بگرە ڕزگاری کەری هەموو جۆری مرۆڤ لە مەترسیدایە گیانی ژن و مناڵێک چ بایەخێکی هەیە و لەسەر ئێمێ کە داکۆکی بکەین و نەهێڵین چەند کاهینێکی بەتەماح و چەند دەوڵەمەندێکی بێبەزێ و چاوچنۆک بەهۆی بەکرێگرتنی کۆمەڵێ ڕەش پێست زاڵ بن بەسەر خوای فیرعەون کە خوایەکە لە هەموو شوێنێک هەیە و لەناو دڵەکانماندایە و ئەگەر بەرگری کردنەکەشمان نەگەیشتە ئاکام و ئاتون سەر نگون بوو ئیتر ژیان نرخێکی نابێت و هەر ئەوە باشترە کە پیا و ژن و مناڵ لەناو بچن کاپتاوتی ئەو شتەی کە بواە بە تۆم بوو تایوتم و چیتر لەم بارەوە گفتوگۆ ناکەم من هەندێ جار ئەڵێم با نهێنیەکی بچووکت لەلا بدرکێنم بەڵام پەشیمانەبمەوە چونکە زانم کە کارت لێ ناکا چونکە تۆش وەکو فیرعەون تووشی شێتی هاتووی و بەم پێیە ئەگەر ڕۆژێکی لە تاو و نائومێدی خۆڵەمێشت بەسەر خۆت داکرد و دەم و چاو و سینەت بەنینۆک ڕوشان سەرزەنشتی من مەکە و ئەگەر ڕۆژێکی کوژرای هیچ گوناحێک مەخەرە سەر ئەستۆی من من بەندەیەکی ڕابردووتم و مناڵێکم نییە کە لە دوای مەرگم بەسەرمەوە بگریێت بۆیە هەر شوێنێک کە تۆ بڵێی وەکو ڕابردوو لەگەڵتدا دێم لە کاتێکدا کە زانم هاتنی من لەگەڵ تۆدا بێسوودە و جارێکی تر من و تۆ ئەچینەوە ناو خانەیەکی تاریک وەکو خانەی خوای کریت و من گۆزەیەک شەراب لەگەڵ خۆمدا ئەهێنم. لەو ڕۆژە بە دواوە کاپتا بۆ جێبەجێکردنی فەرمانەکەی من چەکی کڕی و بەسەر بەندە و باربەرەکانی پێشودا دابەشی کرد و لەگەڵ هەندێ لە یاسااوڵانی فرعوندا لە تەبەس هاودەست بوو بۆ ئەوەی لە کاتی ڕوودانی شەردا ئەوانیش بەرگری لە ئاتون بکەن لە تەبەزدا نائارامی و برسێتی بەردەوام وەکو خۆی بوو هەندێک کەس ئەیانوت ژیانی ئێمە وەکو کابوسێکی ترسناکی لێهاتووە کە بێداری تێدا نیە، بەڵام ئەگەر بمرین لەم خەونە ناخۆشە ڕزگارمان ئەبێت و بۆ ئێمە مەرگ لە خەوهەڵسانی خەونێکی ناخۆشە، ئەم کەسانە بۆ ئەوەی لەم ژیانە قوتاربن یەکتریانەکوشت و بۆوەی چاویان بە گریانی ژن و مناڵە برسیەکانی خۆیان نەکەوێ ئەوانیانەکوشت، کۆمەڵێکی تر بۆ ئەوەی ژیانیان لەبیربچێتەوە شەو و ڕۆژ ئاوی جۆ یان شەرابیانە خواردەوە و لەو ڕۆژگارەدا و شتێک کە هەرگیز کەم نەبووەوە ئاوی جۆ و شەراب بوو ئەگەر یەکێک یەکێکی تری لە شەقامێ ببینایە کە نانێکی پێ ئەیوت ئەم نانە لەگەڵ مندا بکەرە دوو کەرتەوە چونکە ئێمە دوو براین و یەکسانین و ئەگەر یەکێک کەسێکی تری بە کراسی کەتانەوە ببینایە ئەیوت کراسەکەت لەبەردا بکەنەوە بیدەرە من چونکە ماوەیەکە بێبەرگم و لەمە بەدووە نۆبەی تۆیە کە کراست نەبێ هەر کەسێک کە خاچی پێ بواە ئەگەر بە تەنیا بکەوتایەتە دەست شاخدارەکانەوە بێگومانە کوژرا و لاشەکەیان فرێ ئەدایانی لەوە و تیمساحەکان بۆ خواردنی لاشەکان ئەوەندە بوێر ببوون کە هەتا ناو شاری تەبەزە هاتن بەم شێوەیە دوو جار سی شەو و ڕۆژ تێپەڕی واتە شەز ڕۆژ بەڵام لە دوای ئەم ماوەیە خویەتی ئاتون لە تەبەزدا لە ناوچوو چونکە سەربازانی ڕەشپێست و سەربازانی شەردن کە لەلایەن کاهینەکانی ئامون و گەورەکان و ئامیەوە بەکرێ گیرابوون هاتن و تەبەسیان گەمارۆدا بۆ ئەوەی کەس نەتوانێ ڕابکە لەناو تەبەسیشدا هەموو شاخدارەکان هەڵسان و لەلایەن کاهینەکانی ئامونەوە چەکیان بەسەردا دابەشکرا هەندێکی زۆر لە خەڵکەکە کە لە دڵەوە نە لایەنگری ئاتون بوون و نە ئامون لەبەرەوەی کە لە بگرە و بەردە و نائارامی و برسێتی تەبەس بێزار ببوون چوونە ڕیزی شاخدارەکانەوە و ئەیانوت خوای نوێ جگە لە ئاژاو و برسێتی هیچی بۆ ئێمە نەهێناوە و ئێمە لەو خوایە بێوێنە و بێبەزەیە بێزارین کاتێک کە ڕاپەڕینی شاخداران دەستی پێکرد من لە مەیخانەی کلکی تیمساح دابووم و ڕووم کردە بەندە و کرێکارەکان وتم من ئەیسەلمێنم کە لەم ڕۆژانەدا کە ئاتون خۆیاتی کردنی خۆی بەڕاستی دەست پێکرد ستەم بەسەر دادپەروەریدا زاڵ بوو بێ گوناهەکانیان کوشت و ئەوانیان بە ئاشەکانەوە بەست و بەبێ ڕەزامەندی دەست درێژیان کردە سەر ژن و کچی خەڵکی بێتاوان بەڵام من کە پزیشکم ئەزانم کە کاتێ سکێ بۆ چارەسەرکردنی و ڕیخۆڵی کە گیراوە هەڵەدڕم خوێنە ڕژێ و هەتا خوێن نێتە خوارەوە نەخۆشەکە چاک نابێتەوە ئەم ستەم کارێکی ئەوە ئەیبینن هەمان ئەو خوێنەیە کە ئەبێ بڕژێت بۆ ئەوەی نەخۆشیەکەوە تا حکوومەتتی ئامون و خویەکانی تری میسر لە ناو بچێ دان بە خۆداگرتنی ئازار و خوێن ڕژان بۆ لە ناوبردنی بیماری ڕێگا پێدراوە چونکە تەحملی دەرد کاتیە و لە دوای ئەوەی کە نەخۆشەکە چەند ڕۆژێت تەحملی ئازاری کرد مایەوەی تەمەنی بە ئاسوودەی و لەشساغییەوە ئەژێت. کەواتە ئەی بەندە و کرێکارانی ڕابردوو بۆ پاراستنی خوایەتی ئاتون شەڕ بکەن و ترستان لە مردن نەبێ، چونکە لەم جەنگەدا ئێوە هیچتان نییە کە لە دەستان بچێت و بۆی دڵگران بن و گیانی ئێوەش ئەگەر ئاتون نەمێنێ ئەرزشی نابێ، چونکە ئەگەر شاخدارەکان لە دوای هاتنە سەرکاری ئامون و خوایەکانی ڕابردوو نەتانکوژن ئەوا ئەتاننێرنە کانگا. یان وەکو ڕابردوو ئەبنە بەندە و کرێکار بەڵام ئەوان پێکەنین وتیان سینۆها تۆ پیاوێکی سادە دڵی و لە ڕووی ساویلکەی خۆتە وازانی کە خویەک لەگەڵ خویەکی تر و فیرعونێ لەگەڵ فیرعونێکی تردا جیاوازی هەیە لە کاتێکدا کە هەموو خویەکان چوون یەکن و هەرچیەکی ئەیڵێن درۆیە و بۆ گەرم کردنی بازاڕی خۆیانیانە و هەموو فیرعەونەکانیش لەیەکەچن و ئەوەی ئەیڵێن تەنها بۆ ئەوەیە کە دەسەڵاتی خۆیانی پێ بپارێزن هەر ئەم فیرعەونە کەڵێت هەموو تاکەکانی مرۆڤ یەکسان و جیاوازی لە نێوان بەندە و گەورەکەی دانیە وەکو فیرعەونەکانی تر درۆزنە و وەکو ئەوان خاوەن بە گەورەترە زانێ لە بەندە و خودی ئەو ئێستا لە کۆشکی پاشایەدیدا سەدان بەندە و خزمەتکاری هەیە و ئەگەر یەکێک لە ئێمە ئەمڕۆ بۆ کۆشکی فیرعەون یان خانووی یەکێک لە دەرباریەکان بچێت و بڵێ لەبەرەوەی یەکسانی بەرقەرار بووە و بەندە و گەورە و هەژار و دەوڵەمەند جیاوازیان نییە من هاتوومە کامرۆ لەگەڵ تۆدا خواردن بخۆم پاسەوانەکانی فیرعون یان دەرباریەکانیان ئەیکوژن فیرعون لەبەرەوە پاڵپشتی لە یەکسانیەکە چونکە ئامرازی پاراستنی دەسەڵات و بەردەوامی پاشایەتی ئەو ئەموتانەیە ئەو لە دڵەوە خوازیاری یەکسانی نیە و ئەگەریش وابێ هەرچۆنێک بێ خۆی بە بەرزتر لە هەمووان نەزانێت و لەو باوەڕەدایە کە ئەو ئەبێ دەسەڵات و پایە بەرزی و دەوڵەمەندەکەی خۆی بپارێزێت و هیچ کەسێ بەقەدەر ئەو زێڕ و کانزا و ژنی جوانی نەبێ دەرباریەکانی ئەو کاتێکا بینن فیرعەون بەبێ ئەوەی کە لەوان زیاتر بێت چونکە ئەویش مرۆڤە سود لە هەندێ تایبەتمەندی وەرەگرێ کە خۆی ئەڵێت نابێ سودی لێ وەربگیردرێ هەوڵی ئەوە دەن کە ئەوانیش لەو جۆرە تایبەتمەندیان هەبێت و زێڕ و کانزا و ژنی جوانیان هەبێت و دەرباریە پلە دووەکانیش و هەروها پلە سێەکان و بگرە هەموو ئەو کەسانش کە لە یاساوڵەکانی فیرعونن بەم جۆرە بیرەکەنەوە و کاری بۆکەن بەڵام تۆسینۆ هەر لەبەرەوەی کە پیاوێکی سادە و چاکەکاری و بەردەوام بە خۆڕایی ئێمەت چارەسەر کردو لە کاپتامان بیست کە گەنمەکەی خۆشت بە خۆڕایی داوەتە خەڵکی هەرگیز ناکوژرێیت بۆی ئەم گورزەی کە بەدەستەوە گرتووە فڕێ بدا چونکە دەستەکانی تۆ بۆ ڕاوەشاندنی ئەم گورزە دروست نەکراوە و ئەگەر شاخدارەکان ئەوەت بەدەستەوە ببینن ئەتکوژن بەڵام ئێمە وەکو تۆوتت لەبەرەوەی کە هیچمان نییە کە بە لە دەستچوونی دڵگران بین لە مەرگ ناترسین و ئەگەر شاخدارەکان ویستیان بمان کوژن بەرگری لە خۆمانەکەین و ئەگەریش کوژراین زۆر دڵگران نابین چونکە لەم شەز ڕۆژەدا کە ئێمە چیتر بەندە و کرێکار نەبووین لە زەتمان لە تەمەمان کرد و تا توانیمان خواردمان و نۆشیمانەوە و لەگەڵ ژن و کچی دەوڵەمەندەکانە ڕامان بوارد و ئەگەریش بکوژرێین حەسرەتی خواردن و خواردنەوە و ڕابواردنی ژنە جوانەکانمان لە دڵدا نابێ ئەم وتانە لە ڕووێک هۆکاری لە من کرد و ئەویش لە ڕووی پیشەی پزیشکیەکەمەوە بوو من سەلماندم کە دەستەکانی من بۆ ئەوە دروست نەببوو کە گورز ڕابوەشێنێ بەڵکو بۆ بەکارهێنانی ئامرازەکانی نەشتەری دروست کرابوون بۆیە گورزەکەی خۆم فرێدا و گەڕامەوە ماڵ و سندوقی کەلوپەلی نەشتەرگەری و پزیشکەکەی خۆمم گرتە دەست بۆی کاتێک کە شەڕ دەستی پێکرد خەریکی چارەسەرکردنی